کاسێتی دەیەم لە پەرتووکی جیهانی سۆفیا، دیوی دووەم لاپەڕە دوو سەد و هەشتا و سێ. لەوانەیە کاتێکە دیکارت و ئێسپێنۆزا بناسم ڕێز و نرخی ئەم شتانە بزانم. ئەڵبەت کە وایە. بەڵام سەرەتا دەبێ ئەو دەورانە بناسی کە ئەوان تیایدا دەژیان دانیشە. هەردووکیان لە شوێنی جاری پێشوو دانیشتن و سۆفیا لەسەر کورسییەکی دەسکەدار و ئالبێرتۆ کناکسیش لەسەر کورسییە درێژەکە. مێزە بچووکەکە کە کتێب و سندووقەکەی لەسەر بوو لە نێوانیاندا بوو، ئالبێرتۆ کڵاو گیسەکەی هەڵگرت و لە سەر مێزی نووسینەکە داینا. ئەمڕۆ دەربارەی سەدەی حەڤدەهەم یا بە شێوەیەکی گشتی ئەو سەدەی بە دەوری باڕۆک ناوی لێ دەبرێت گفتوگۆ دەکەین. دەوری بارۆک چ ناوێکی سەیرە. ناوی بارۆک لە وشەیەکەوە هاتووە کە بۆ پێناسەکردنی ئەم مرواریانەیە بە کار دەبرێ کە شێوەیەکی ناڕێکیان هەیە. شێواوی و ناڕێکی و پێکی تایبەتمەندی هونەری دەورەی بارۆک بوو لە جیاوازی لەگەڵ شێوازی سادە و ڕێکوپێکی هونەری ڕۆنی سانزدا. پڕ بوو لە شێوە و وێنەهایەکی دژ بەیەک لە ناو کارەکەدا. دژایەتیە ئاشنەبووەکان لە هەرگیز کاتدا، تایبەتمەندی سەدەی حەڤدەهەم بوو، لە لایەکەوە گەشبینی بێ وەستانی ڕۆنیسانسمان هەیە و لە لایەکی ترەوە خاڵی بەرامبەری ئەمە کەسانێک بوون کە بە دوای ژیانی سەغڵەت و سەختی کێشان و گۆشەنشینی ئاینەوە بوون. لە هونەر و لە ژیانی ڕۆژانەیشدا لە لایەکەوە چاومان بە نرخاندنی زەوق و یا زەق و زۆپ و پڕ زرق و برق دەکەوێت. لە لایەکی تریشەوە چاومان دەکەوێ بە ڕێوڕەسمی ڕاهیبی و عاریفانە کە واز لە دونیای مادی دەهێنن. بە واتایەکی تر هەر لەم کۆشکە بەرزەکهر لە کۆشکە بەرزەکاندا و هەم لە دەیرە دوور لە ئاوەدانەکاندا دەردەکەوێت. بەڵێ ڕاستە. یەکێک لە وتە ناوازەکانی دەورەی باڕۆک وتەیەکی لاتین بوو بە مانای قەدری کات بزانە. ڕستەیەکی تر لە زۆر لە سەر زار بوو ئەمە بوو لە یادت نەچێ کە ڕۆژێک دەمریت. بۆ نموونە لە هونەردا وێنەکێش شێوەی خۆشگوزەرانی ژیانی دەکێشا بەڵام لە سوچێکدا ئیسکی سەرێکیشی دەکێشا یا ئێسکی سەرێکیشی دەکێشا. تایبەتمەندییەکی تری دەورەی بارۆک بە چەند و بە چەند بۆچوونی جیاجیا، سووکی و دووڕوویی دووڕوویی و ساختەیی بوون بوو. لەگەڵەوەشدا کەسانێکی زۆر لە فیکری لایەنێکی تری کە لە لایەنێکی تری باسەکەدا بوون. کە هەمیشەیی نەبوون و کۆتایی بوونی دونیا بوو، باسەکە ئەمە بوو ئەو هەموو جوانی و ڕەنگاوڕەنگییە کە دەوروپشتی ئێمەی گرتووە بە ناچاری ڕۆژێک دەبێ لەناو بچێت. ئەم وتە ڕاستە بەڵام زۆر ناخۆشە کە هیچ شتێک دەوامەی نیە. ئێستا بە تەواوی خەریکە وەکو زۆربەی خەڵکی سەدەی حەڤدەهەم بیر دەکەیتەوە. دەورەی بارۆک لە ڕوانگەی سیاسیشەوە دەورانێکی پڕ لە ئاژاوە و شەڕ بوو. شەڕ ئەوروپای وێران کردبوو، خراپترینیان شەڕێکی سی ساڵە بوو کە لە هەزار و شەش سەد و هەژدە تا هەزار و شەش سەد و چل و هەشت زۆرتری ئەوروپای هەژاند. ئەم شەڕە لە ڕاستیدا بریتی بوو لە چەند شەڕی گەورە، کە بە تایبەت زیانێکی گەورەی بە ئاڵمان گەیاند و یەکێک لە دەرەنجامە گرنگەکانی شەڕی سی ساڵە ئەوە بوو کە فەڕانسە بەرە بەرە بووە هێزی زاڵی ئەوروپا. شەڕەکە لە سەر چی بوو؟ شەڕەکە زۆرتر لە نێوان کاتۆلیکەکان و پرۆتستانتەکان بوو، بەڵام خواستی گەیشتن بە هێزی سیاسیشی تیایدا بەشدار بوو. دروست وەکوو لوبنان. لە باسی شەڕەکان کە بێینە دەر. سەدەی حەڤدەهەم دەورانی کێشە چینایەتیە گەورەکان بوو، ئەڵبەت داستانی دەوڵەمەندە دەسەڵاتدار و خاوەن خوانەکانی فەرانسیەت فەرانسیەت بیستووە. بەڵام نازانم دەربارەی نەبوونی و دەستەنگیی خەڵکی فەڕانسە شتێک کەوتووەتە بەر گوێت؟ پیشاندانی شکۆ و مەزنی مەرجی نواندنی هێزە، زۆر باس کراوە کە بارودۆخی سیاسی لە دەورەی بارۆکدا هاوسەنگیی هونەر و بیناسازیی ئەو دەورەیە. تایبەتمەندی بیناکانی دەورانی بارۆک کۆمەڵێکی زۆر سووچ و کەناری پڕ زرق و برق و پێچدار بوو. بارودۆخی سیاسییش بە شێوازێکی یەکسان پڕ لە کێشە و فرتوفێڵ و تۆمەت و کوشتار بوو. وابزانم یەکێک لە پاشاکانی سوئێد بوو کە لە تەماشاخانەدا کوژرا، وانەبوو؟ مەبەستت گۆستاوی سێهەمە؟ نموونەیەکی زۆر باشە لەو شتەی کە باسمان کرد. ئەڵبەت کوژرانی گۆستاوی سێیەم لە سەدەی دواییدا لە هەزار و حەوت سەد و نەوەد و دوو دا بوو. بەڵام چۆنیەتی مردنەکەی بە تەواوی بارۆکی بوو، ئەویان لە میوانییەکی ساختەییدا کوشت. من وام دەزانی لە شانۆ دابووە. میوانی گەورەی بالماسکە، لە، تالاری ئۆپێرا، دابوو، دەتوانین بڵێین دەورانی بارۆک لەگەڵ کوژرانی گۆستاوی سێهەم لە سوید کۆتایی پێهات. لە دەورانی ئەم پاشادا جۆرێک ستەمکاری ڕووناکبیرانە هاوشێوەی دەسەڵاتی لویی چواردەهەم لە نزیکەی سەد ساڵ لەمەوبەر لە ئارادا بوو. گۆستاوی سێهەمیش پیاوێکی یەکجار لەخۆبایی بوو و ڕێوڕەسمەکانی کۆشکی دەسەڵاتداری فەڕانسەی زۆر پێخۆش بوو، هەروا شانۆگەریی زۆر بەلایەوە خۆش بوو. هەرەو شتەش بووە هۆی کوژرانی. بەڵام شانۆ لە دەورەی بارۆکدا تەنیا جۆرێک لە هونەر نەبوو، بەڵکو باوترین سومبولی ئەو دەورانە بوو. سومبولی چی بوو؟ سومبولی ژیان. خودا دەزانێ چەند جار لە سەدەی حەڤدەهەمدا وتراوە ژیان جۆرێک شانۆیە. بە ڕاستی زۆر زۆر بووە. بە هەر حاڵ شانۆی نوێ و هەموو ئامێری شانۆ و سێنسازی لە دەورانی بارۆکدا دروست بوو. لە شانۆدا مرۆڤ خەیاڵێک دەهێنێتە نواندن بەڵکو پیشانبدا شانۆنامە لە خەیاڵێک زۆرتر نییە. بەم چەشنە شانۆ بووە پیشاندەری گشتی ژیانی مرۆڤ و شانۆ دەیتوانی بینوێنێت کە لەخۆبایی بوون دەبێتە هۆی شکست، هەروەها دیمانەیەکی بەردەوام لە لاوازی مرۆڤ بنوێنێت. شکسپیر لە دەوری بارۆکدا دەژیا. شکسپیر گەورەترین و گرنگترین شانۆنامەکانی خۆی لە هەزار و شەش سەد دا نووسی. کەواتە پێیەکی لە دەورانی ڕۆنینسازدایە و پێیەکی لە دەورەی بارۆکدا. کارە ئەدەبییەکانی شکسپیر پڕە لە لایەنهایەک کە ژیان بە جۆرێک لە شانۆگەری پیشانەدات. دەتەوێت بەشێک لەوانەت بۆ بخوێنمەوە؟ بەڵێ. لە شانۆنامەی هەر جۆرێک کە تۆ دەخوازیتدا دەڵێت. دنیا هەمووی شانۆیەکە کە پیاوان و ژنان ئەکتەرەکانین. دێنە سەر سەکۆی شانۆ و لە سەکۆکەش دەڕۆنە خوار و هەر کەسێک لە ژیانی خۆیدا زۆر یەک لە ڕۆڵەکان دروست دەکا. هەروەها لە ماکبێثدا دەڵێت. ژیان سێبەرێکی لە حاڵی ڕۆیشتندایە. ئەکتەرێکی بێچارە و بێتاوان لەسەر سەکۆ دەڕوات و وادەی خۆی بە دڵەڕاوکێوە تێدەپەڕێنێت و ئیتر هەوڵێک لەو بۆ ئەو نییە. ژیان داستانێکە پڕ لە شەوق، بەڵام بێ مانا، کە نەزانێک دەیگێڕێتەوە. چەندە ڕەشبینانەیە! مێشکی بە تەواوی لای کورتی ماوەی ژیان بوو. بەناوبانگترین بەیتی شکسپیرت ئەڵبەت بیستووە. بوون یا نەبوون کێشە ئەمەیە. بەڵێ هاملێت دەڵێ ڕۆژێک لەسەر زەوی دەگەڕێن و دەگەڕێین و ڕۆژێکی تر مردووین و ڕۆیشتووین. زۆر سپاس تێگەیشتم. شاعیرەکانی دەورەی بارۆک یا ژیانیان بە شانۆ دەشوبهاند یاخود ژیانیان بە خەیاڵ دەزانی. بۆ نموونە شکسپیر دەڵێ ئێمە هەوێنی سازندەی خەیاڵەکانین و ژیانی بێنرخمان بە خەونێک کۆتایی پێدێت. ئەمە زۆر شاعیرانە بوو. شانۆنامەنووسی ئیسپانیایی کاڵدرۆن دێ لا بارکا کە لە هەزار و شەش سەد دا لە دایک بوو، شانۆنامەیەکی نووسی بە ناوی ژیان خەیاڵە، لەوێدا دەڵێ ژیان چییە؟ شێتێتییە ژیان چییە؟ خەیاڵێک، سێبەرێک، دارستانێک و داستانێک و گەورەترین خۆشبەختی بێنرخە، چونکە ژیان هەمووی خەیاڵە. لەوانەیە و ڕاست بکا، ئێمە لە قوتابخانە شانۆ نامەیەکمان خوێندووە کە ناوی بە پەلە لەسەر کێوە بوو. بەڵێ نووسراوەی لۆدۆویک هۆلبێر، ئەو لە وڵاتانی ئیسکاندیناویدا کەسێکی زۆر مەزنە و سەمبولی تێپەڕبوونە لە دەورەی بارۆک بۆ دەورەی ڕوون کردنەوە. بە پەلە لە چاڵێکدا دەخەوێت. یاخود یەپە لە چاڵێکدا دەخەوێت، لە خەویدا لەسەر تەختی پاشا خەوتووە. کاتێک لە خەونبەر دەبێت وا خەیاڵ دەکا خەوی دیوە کە کرێکارێکی نەدار و بێ پارەیە. دیسان دەخەوێتەوە و دیسان خەوی ناو چاڵەکە دەبینێت. ئەو کاتە لە خەون بەئاگا دەبێتەوە و وا خەیاڵ دەکا لە خەویدا لەسەر تەختی پاشا خەوتووە. هۆلبێر ئەم داستانەی لە کالدرۆن گرتۆتەوە و کالدرۆنیش ئەوەی لە داستانە عەرەبیەکانی هەزار و یەک شەو وەرگرتووە. ئەڵبەت هەڵسەنگاندنی ژیان و خەون و خەیاڵ باسێک کە لە مێژوودا بە تایبەت لە هیند و چیندا مێژینەیەکی زۆری هەیە، زانای دەورانی باستان چین چوانگ تسە وتی، من جارێک لە خەونمدا دیم کە پەپوولەم یا پێتر دۆس، کە لە هەزار و شەش سەد و چل و حەوت تا هەزار و حەوت سەد و حەوت دەژیا. ئەو لە لایەکەوە بە سەختی لە هەوڵی ناساندنی ژیانی دنیا بوو، لە لایەکی ترەوە دەیوت کە تەنیا خودا هەمیشەیی و نەمرە. خودا خودایە. ئەگەر هەمووی سەرزەویش وێرانە بێ، خودا خودایە ئەگەر هەموو مرۆڤ مرد بێت. بەڵام هەر لەم سروودە ئایینییەدا ئەو دەربارەی ژیانی دێهاتێکی باکووری نەرویژ و جۆرەکانی ماسی باس دەکات. مرۆڤ دەکەوێتە یادی ئەفلاتوون و جیهانی هەستەکان و جیهانی نەگۆڕی نموونەکان. ئەمانە دەربارەی فەلسەفە چییان دەوت؟ فەلسەفەی ئەمان لە ژێر کاریگەری کێشمەکێشی توندی نێوان شێوازە فکرییە دژبەیەکەکان بوو. هەروا کە وتمان بەشێک لە فەیلەسووفان پێیان وابوو ئەو شتەی کە هەیە بوونێکی مەعنەوییە. ئەم بۆچوونە بە ئارمانجگەرایی واتە ئیدەئالیزم، دەناسین و ڕوانگەی پێچەوانەی ئەم فیکرە بە مادەگەرایی واتە ماتریالیسم دەزانین. مەبەست لە مادەگەرایی فەلسەفەیەکە کە دەڵێ تەواوی شتە ڕاستەکان لە مادەهایەک دروست بوون کە بە هەستەکان هەستی پێ دەکرێ. فەلسەفەی ماتریالیسم لە سەدەی حەڤدەهەمدا لایەنگرانێکی زۆری بە خۆوە گرت. ناودارترینیان زانای ئینگلیسی بە ناوی تاماس هابز بوو، هابز پێی وابوو هەموو شتەکان لەوانە مرۆڤ و حەیوان تەنیا لە ئەتۆمەکانی مادە دروست بوون. تەنانەت ڕۆحی مرۆڤ بە هۆی بزوانی ئەو ئەتۆمە وردانەیە لە ناو مێشکدا. کەواتە لەگەڵ ئەو شتەی کە دیمۆکریتۆس زیاتر لە هاوڕا بوو. ئیدالیسم و ماتریالیزم دوو شێوازی فکرین کە لە تەواوی مێژووی فەلسەفەدا بەرچاو دەکەون. بەڵام کەمتر کاتێک ئەم دوو بیرۆکەیە وەکوو دەورەی بارۆک ئاوا بە ئاشکرایی لە کەناری یەکتردا بوون، زانستی نوێ بەردەوام کەڵکی لە مادەگەرایی وەردەگرت. نیوتۆن دەریخست کە یاسای ڕاکێشانی یەکسان لە هەموو جیهاندا زاڵە و هەموو گۆڕانکارییەکان چ لەسەر زەوی و چ لە ئاسماندا دەشێت بە یاسای ڕاکێشانی گشتی و بزووانی شتەکان لەبەرچاو بگرین. کەواتە هەموو شتێک لەژێر یاسایەکی نەگۆڕ یا کارپێکردنی یەکساندایە و دەتوانین هەر گۆڕانێکی سروشتی بە وردەکاری بیرکارییەوە پێوانە بکەین. بەم جۆرە نیۆتۆن ئەو شتەی کە بە میکانیزمی جیهان ناوی دەبەین تەواوی کرد و کەم و کوڕیەکانی پڕ کردەوە. کەواتە نیۆتۆن جیهانی بە ماشینێکی گەورە دەزانی. بەڵێ، دروست وایە. وشەی میکانیک لە وشەی یۆنانی یا میخانیەوە هاتووە کە بە مانای ماشین لێک دراوەتەوە. جێی تێڕامانە کە هابز و نیۆتۆن هیچ کامیان دژایەتییەکیان لە نێوان ڕوانینی میکانیستیی جیهان و باوەڕ بە خودا نەدەبینی. بەڵام باسی مادەگەراکانی سەدەی هەژدە و نۆزدە لەگەڵ باسەکانی ئەواندا جیاواز بوو. پزیشک و فەیلەسووفی فەڕانسەیی لامێتری کتێبێکی لە سەدەی هەژدەدا نووسی بە ناوی مرۆڤ و ماشین. هەر وا کە قاچ بۆ ڕۆیشتن چەند ماسوولکەی هەیە، مێشکیش بۆ فیکرکردنەوە چەند ماسوولکەیەکی هەیە. لە ساڵانی دواییدا ڕیازیزانی فەڕانسەیی لابلاس ڕوانینێکی زیاد لە ئەندازە میکانستی بەم شێوە باس کرد، ئەگەر لە کاتێکدا کۆمەڵێک بوونەوەری ژیر و وریا هەڵوێستی تەواوی گەردیلەکانی ماددەیان بزانیایە، هیچ شتێک بە نەزانراو نەدەمایەوە و بە ڕوونی لەبەرچاویان دەبوو. مەبەستی لەم وتەیە ئەوەیە کە هەرچی ڕووەدا لەوە پێش دانراوە، لە ئەستێرەکاندا نووسراوە کە چۆن دەبێ، ئەم بڕوایە بە ناچارگەرایی واتە دێتێرمینیسم دەناسرێت. هیچ ئیرادە و سەرپشک بوونێک لە کاردا نییە. واتە هیچ ئیرادە و سەرپشک بوونێک لە کاردا نییە. نا. ئەوان دەڵێن هەموو شتێک تەنانەت فیکر و خەیاڵەکانمان بەرهەمی ڕەوتە میکانیکیەکانە. مادە گەرایانی ئاڵمانی سەدەی نۆزدەهەم وتیان کە پێوەندی مێشک و فیکر هاوشێوەی پێوەندی میزە لەگەڵ گورسیلە یا زەرداو لەگەڵ سپڵ. زەرداو و میز مادەن بەڵام فیکر مادە نییە. دروست پەنجەت خستە سەر خاڵی سەرەکی باسەکە. هەر لەم بارەیەوە داستانێکت بۆ دەڵێم، یەک کەسی ئاسمانناسی ڕووسی و پزیشکێکی مێشکی ڕووسی ڕۆژێک دەربارەی ئایین باسیان دەکرد. پزیشکەکە مەسیحی بوو و ئاسمانناسەکە بێباوەڕ بوو. ئاسمانناسەکە وتی، من چەند جار چووم بۆ ئاسمان، بەڵام هەرگیز خودا یا فریشتەیەکم نەدیوە. پزیشکەکە وەڵامی دای و وتی، من مێشکی وریای تۆم کردۆتەوە، بەڵام هەرگیز هیچ عەقڵێکم لەوێدا نەدیوە. بەڵام ئەمە نابێتە بەڵگەی ئەوە کە فیکر بوونی نییە. نا. بەڵام ئەو ڕاستیە دەگەیەنێ کە فیکر شتێک نیە بتوانین نەشتەرگەری لەسەر ئەنجام بدەین و یا بەسەر چەند کەرتی بچوکدا دابەشی بکەین. بۆ نمونە کارێکی ئاستەمە کە ئێمە خەیاڵێکی پڕوپوچ بە نەشتەرگەری لە مێشکی کەسێک دەربهێنین. فەیلەسوفی ناوداری سەدەی حەڤدەهەم، لایبنیتز، دەڵێت جیاوازی نێوان شتی مادی و شتی ڕۆحی دروست لەوەیە کە دەتوانین مادە بشکێنین و بە سەر چەند لەتدا دابەشی بکەین. بەڵام تەنانەت ناتوانین ڕۆح بکەین بە دوو کەرت. نا، چ چەقۆیەک بۆ ئەنجامی ئەم کارە بەکاردێت؟ ئالبێرتۆ سەری بزواند. دوای ماوەیەک هێمای بۆ مێزی نێوانیان کرد و وتی، دێکارت و ئێسپێنۆزا لە گەورەترین فەیلەسوفانی سەدەی حەڤدەهەمن. ئەوانیش گیرۆدەی کێشەیەکی وەکو پێوەندی ڕۆح و جەستە بوون و ئێستا دەگەینە سەر باسی ئەم دوو کەسە، بفەرموون، بەڵام من دەبێت کاتژمێر حەوت لە ماڵەوە بم. دیکارت دەیویست هەموو دار و بەردی گۆڕەپانەکە فڕێبدات. ئالبێرتۆ وەستا عەبا سوورەکەی لەسەر شانی لابرد و خستیە سەر کورسییەکە و لە سووچی قەنەفەکەدا دانیشت. ڕێنە دیکار لە هەزار و پێنج سەد و شەست و نۆ دا لەدایک بوو. لە زۆربەی وڵاتە ئەوروپاییەکاندا ژیانی بردە سەر و تەنانەت لە کاتی لاویدا بە سەختی لە هەوڵی ناسینی سروشتی مرۆڤ و جیهان بوو. بەڵام دوای تەواوکردنی خوێندنی بەشی فەلسەفە، هەرچی زۆرتر هەستی بە نەزانی خۆی دەکرد. وەکو سوقرات؟ بەڵێ. کەم و زۆر وەک ئەو. وەکو سوقرات دڵنیا بوو کە بەشێکی ناسینی شتەکان تەنیا لە ڕێگەی عەقڵەوە بەدەست دێت. هەرگیز ناتوانین پشت بە نووسراوەی کتێبە کۆنەکان ببەستین و تەنانەت ناتوانین بڕوای تەواو بە هەستەکانیشمان بکەین. ئەفڵاتوونیش هەرە و بۆچوونەی بوو. بە بڕوای ئەویش بەشێک لە ناسیەنەکان تەنیا لە ڕێگەی عەقڵەوە بە دەست دێت. بەڵێ زۆر ڕاستە. هێڵێکی ڕاست. ئێمە لە سوقرات و ئەفلاتون و ئاگۆستینۆسەوە دەگەیەنێتە دیکارت. ئەمانە هەموویان نموونە ناودارەکانی عەقڵگەرایی بوون و پێیان وابوون کە عەقڵ تەنیا ڕێگەی ناسینی جیهانە. دیکارت دوای لێکۆڵینەوەهایەکی تەواو چڕ و پڕ گەیشتە ئەو ئەنجامە کە کۆی ئەو زانستانەی لە دەورانی ئۆستاوە گەیشتووە بە ئێمە هەموویان جێی باوەڕ نین. دەتوانین دیکارت لەگەڵ سوقراتدا هەڵبسەنگێنین کە بڕوایان بە بۆچوون و فیکرەکانی خەڵکانی ناو کۆڵان و بازاڕ نەبوو. سۆفیا دەتوانی بڵێی بارودۆخی مرۆڤ لەم حاڵەدا چییە؟ مرۆڤ فەلسەفەی خۆیشی دەکاتەوە. بەڵێ دروستە. دیکارت بڕیاریدا سووچ و کەناری ئەوروپا گەشتێک ئەنجام بدات. هەروا کە سوقراتیش تەواوی تەمەنی خۆی لە ئاتێندا بە وتووێژ لەگەڵ خەڵکی ئەو شارەدا تێپەڕاند. دیکارت دەڵێ لەوە بەدواوە هەوڵم دا تەنیا بەدوای عەقڵدا بڕۆم. هەوڵی دا عەقڵگەرایی لە دەروونی خۆیدا و لە کتێبی گەورەی جیهاندا پەیدا بکات. لەم ڕووەوە چووە ناو ڕیزەکانی ئەرتەش و چووە ناو شەڕ. بەم شێوە بەشێکی ژیانی لە ئەوروپای ناویندا بەسەر برد و لە پاشان چەند ساڵێک لە پاریس ژیا و لەوێوە لە هەزار و شەش سەد و بیست و نۆ بەرەو هۆڵەندا بەڕێکەوت و نزیکەی بیست ساڵ لەوێ مایەوە و خەریکی کۆکردنەوە و پەرداختی نووسراوە بیرکاری و فەلسەفییەکان بوو. لە هەزار و شەش سەد و چل و نۆ بە بانگهێشتی شاژن کریستیانا چوو بۆ سوئێد، بەڵام لە کاتی مانەوەیدا لەوێ، بە وتەی خۆی لە وڵاتی ورچ و سەهۆڵ و شاخ تووش نەخۆشی سیل بوو و لە جزتانی هەزار و شەش سەد و پەنجا دا گیانی لەدەستدا. کەواتە کاتێک مرد تەمەنی پەنجا و چوار ساڵ بوو. بەڵێ. بەڵام تەنانەت دوای مردنیشی کاریگەری زۆری لەسەر فەلسەفە هەبوو. زێدەڕۆییمان نەکردووە گەر بڵێین دیکارت باوکی فەلسەفەی نوێ بوو. دوای دۆزینەوەی دووبارە و سەرنجڕاکێشی مرۆڤ و سروشت لە دەورەی ڕۆنیسانسدا، پێویستی کۆکردنەوەی بیرۆکەکانی ئەو دەورانە بە شێوەیەکی داڕژاو لە خشتەیەکی ڕوونی فەلسەفیدا هاتە پێشەوە. دیکارت یەکەمین داڕێژەری ئەم کارە گرنگە بوو، لە دوای ئەو ئیسپینۆزا و لایبنیتس و لاک و بارکێلی و هیوم و کانت بوون. مەبەستت لە فەلسەفەی داڕژاو و خاوەن بەرنامە چییە؟ مەبەستم لەم فەلسەفە ئەوەیە کە لە بناغەوە دروستکراوە و بەدوای هۆکاری هەموو باسە فەلسەفییەکاندا دەگەڕێ. ئەفلاتوون و ئەرستۆ داڕێژەرانی گەورەی دەورانی باستان بوون. لە سەدەکانی وەستاشدا تۆماس ئاکۆیناس بوو کە هەوڵی دا پردێک لە نێوان فەلسەفەی ئەرستۆ و ئاینی مەسیحیدا بکا. دوای ئەوە دەورەی ڕۆنێسانس پێگەیشت، کۆمەڵێک فیکری کۆن و نوێی دەربارەی سروشت و زانست و خودا و مرۆڤ لەگەڵ خۆیدا هێنا. تاکوو سەدەی حەڤدەهەم هیچ فەیلەسوفێک بە هیوای کۆکردنەوەی فیکرە نوێکان لە خشتەیەکدا نەبوو. دیکارت یەکەمین کەس بوو ئەم کارەی کرد. ئەم کارەی ئەو بووە پیش پێشەکییەکی فەلسەفی بۆ هەموو نەوە نوێکانی داهاتوو، دیکارت زۆرتر لە فیکری ناسین یا بە وتەیەکی تر لە بیری عەقڵی ڕاستەقینەدا بوو. باسێکی گرنگیتر پێوەندی جەستە و ڕۆح بوو کە مێشکی دیکارتی بە خۆیەوە سەرگەرم کردبوو. دەتوانین ئەم دوو باسە بە هەوێنی باسە فەلسەفییەکانی سەد و پەنجا ساڵی دوای دیکارت بژمێرین. کەواتە ئەو لە دەورانی خۆی لە پێش بوو بەڵام ئەوە باسی سەرەکی ئەو دەورانە بوو. زۆریەک لە هاو دەورەکانی ئەو دوودڵیەکی تەواوی فەلسەفیان دەربارەی دەست پەیدا کردن بە عەقڵی ڕاستەقینە هەبوو. بە بڕوای ئەوان مرۆڤ دەبێت وەری بگرێت کە هیچ نازانێت. بەڵام دیکارت ئەمەی لا پەسەند نەبوو. ئەگەر وای بیر بکردایەتەوە ئەوە فەیلەسوفی ڕاستەقینە نەدەبوو. دیسان دەتوانین دیکارت لەگەڵ سوقرات دا هەڵسەنگێنین کە ئەویش دوو شتی سۆفستاییەکانی قبوڵ نەبوو. لە کاتی ژیانی دیکارت دا زانستی سروشتی نوێ لە هەوڵی دۆزینەوەی ڕێوڕەوشێک دا بوو کە ڕەوتی پێشهاتە سروشتیەکان ڕوونتر شی بکاتەوە. بە ناچار دیکارت لە خۆی پرسی کە ئایا دەتوانین بۆ ئەندێشە و بیرکردنەوەی فەلسەفیش ڕێگە و شێوازی ڕوون و عەقڵێکی هاوشێوە پەیدا بکەین؟ ئەمە ڕێی تێ دەچێت. بەڵام ئەمە تەنیا بەشێک لە بەسەرهاتەکە بوو. فیزیکی نوێ باسی چۆنێتی مادەیشی هێنا بۆ پێش و ئەم پرسیارە دروست دەبوو کە چی دەبێتە هۆکاری ڕەوتی مادی سروشت؟ کەسانێکی زۆر لایەنگرییان لە ڕوانگەی میکانیکی سروش دەکرد و بەڵام هەرچی زۆرتر لە ڕوانگەی میکانیکییەوە لە جیهانی مادەیان دەڕوانی، باسی پێوەندیی ڕۆح و جەستە زەقتر دەبۆوە و تاکو سەدەی حەڤدەهەم هەمووان جۆرێک هەناسەی ژیانیان بۆ ئەم کێشە دەهێنایەوە کە لە جەستەی هەموو گیاندارەکاندا دەهاژوێت واتای سەرەتایی و وشەهایەکی وەکو ڕۆح و دەروون لە زۆربەی هەرە زۆری زمانە ئەوروپاییەکاندا بە هەناسە یا هەناسە یا هەناسە کێشان ناو دەبرێت. لە بۆچوونی ئەرستۆدا ڕۆح هەوێنی ژیانە و لە هەموو شوێنێ ئەندامانی جەستەدا هەیە. کەواتە ناتوانین بە جیاواز لە جەستەی بزانین. هەر بۆیە ئەرستۆ باس لە ڕۆحی گیان یا ڕۆحی حەیوان دەکات. باس لە ڕۆحی گیا ببورن یا ڕۆحی حەیوان دەکات. تاکو سەدەی حەڤدەم فەیلەسوفەکان لە نێوان ڕۆح و جەستەدا جیاوازییەکی زۆریان دانەدەنا. هۆیەکەشی ئەوە بوو کە ئەوان جوڵەی تەواوی شتە مادییەکانیان لە ئەنجامی ڕۆڵێکی میکانی دەزانی. بۆ نموونە جەستە چ جەستی حەیوان و مرۆڤ، بەڵام بێگومان ناتوانرێت ڕۆح بە بەشێک لە ماشینی جەستە بزانرێت. کەواتە وەڵامی کێشەی ڕۆح چییە؟ دەبێت وەڵامێک و پێناسەیەک وەدۆزین کە چۆن شتێکی مەعنەوی کارێکی میکانیکی دەکات. بەڕاستی سەیرە. چی؟ ئەوەی کە من بڕیارەدەم دەستم بەرز بکەمەوە هەر لەو کاتەدا دەستم بەرز دەبێتەوە. یا ئەوەی کە دەمهەوێت بەدوای پاسدا هەڵبێم، بەبێ وەستان قاچەکانم دەکەونە سەر ڕۆیشتن. یا دەربارەی شتێکی خەمناک بیر دەکەمەوە، لەناکاو فرمێسکم دێتە دەر. کەواتە لە نێوان دەروون و ڕۆح و جەستەدا پێوەندییەکی نهێنی و سەیر و سەمەر هەیە. بەڵێ، باسەکە هەر ئەوەیە کە دیکارتی خستە فیکرەوە. ئەویش وەکو ئەفلاتوون دڵنیا بوو کە لە نێوان ڕۆح و مادەدا جیاوازییەکی ڕوون و ئاشکرا هەیە. بەڵام ئەفلاتوون وەڵامێکی بۆ ئەوە نەبوو کە فیکر چۆن لەسەر لەش و ڕۆح لەسەر جەستە کار دەکات. منیش وەڵامێکم نییە بۆیە چاوەڕێم بۆ چوونی دیکارت ببیستم ئالبێرتۆ هێمای بۆ کتێبێک کرد کە لەسەر مێزەکە بوو دیکار لە کتێبی قسەکردن دەربارەی ڕێوڕەوشەکان باس لە شێوازێک دەکا کە فەیلەسوفەکان دەبێت بۆ دۆزینەوەی وەڵامی کێشە فەلسەفیەکان بەکاری بێنن لەم دەورانەدا زانستەکان گەیشتبوونە شێوازی نوێی خۆیان بەڵێ لەوە پێش باست کرد دیکارت دەڵێت تا کاتێک بە ئەندامە هەستییەکانمان بە ڕوونی هەستمان بە شتێک نەکردووە، ناتوانین وەری بگرین. بۆ ئەنجامدانی ئەم کارە پێویستە کێشەیەکی تێکەڵ بەسەر چەند بەشی بچووکدا دابەش بکەین و بەشی لە هەموویان ئاسانتر بکەینە خاڵی دەستپێکردن. بە وتەیەکی تر فیکرەکان یەک بە یەک هەڵسەنگێندرێن و پێوانە بکرێن، دروست هەروەک گالیلە کە دەیویست هەموو شتێک پێوانە بکات و هەر شتێک کە نەتوانێت پێوانەی بکات پێوەری بۆ پەیدا بکات. بە بڕوای دیکارت فەلسەفە دەبێت لە باسی ئاسانەوە بچێت بۆ باسی ئاڵۆز و سەخت. تەنیا بەم جۆرە دەتوانین ڕوانینێکی نوێ پەیدا بکەین و لە کۆتاییدا دەبێت لە ژمارە و ئەنجامی تاقیکردنەوەکان دڵنیا بین. تاکوو شتێک لە یاد نەکرابێت و تەنیا لەم ڕێگەیەوە دەگەینە ئەنجامێکی فەلسەفی. کەم و زۆر هاوشێوەی تاقیکردنەوەی بیرکارییە. بەڵێ. دیکارت لە بواری بیرکاریشدا پسپۆر بوو. ئەو بە باوکی هەندەسەی شیکاری دەناسن. هەروەها یارمەتیهایەکی زۆری بە زانستی جەبر کرد و دیکارت دەیویست ڕەوشی بیرکاری لە فەلسەفەیشدا بەکار بێنێت. لە هەوڵدا بوو ڕاستییە فەلسەفییەکان وەکوو پرسیارە خشتەییە بیرکارییەکان بسەڵمێنێت. بە واتایەکی تر، دەیەوی سەرە و ئامرازە کە بۆ چارەسەرکردنی ژمارە و پێوانەکان بەکاری دێنین کە هەمان عەقڵ بوو، لێرەشدا کەڵکی لێ وەربگرین. چونکە تەنیا عەقڵە کە دەمانگەیەنێتە دڵنیایی. چونکە هەرگیز ناتوانین لە هەستەکانمان دڵنیا بین. دەربارەی ئیشتیا و ئارەزووی دیکارت سەبارەت بە ئەفلاتوون لەوە پێش باسمان کرد و ئەفلاتوونیش پێی وابوو بڕوا بە ژمارە و پێوەر باشتر دڵنیامان دەکاتەوە تاکوو هەستەکانی مرۆڤ. بەڵام ئایا پرسیارە فەلسەفییەکان لەم ڕێگەوە چارەی بۆ دۆزرێتەوە؟ باشترە لەم بارەیەوە وتەی خودی دیکارت باس بکەین. خواستی ئەو دڵنیابوونە دەربارەی چۆنێتی ژیان و دەڵێت. دەبێت لە سەرەتاوە شک لە هەموو شتێک بەرین. دیکارت نەیدەویست بناغەی خانووەکە لەق بێت و لەسەر شوێنی سست و لاواز دابمەزرێت، تێدەگەیت؟ چونکە ئەگەر بناغەکەی دەربچێت هەموو خانووەکە دەڕووخێت. بەڵێ، ڕاستت وت. بە بۆچوونی دیکارت عاقڵانە نییە کە مرۆڤ شک لە هەموو شتێک بەرێت. بەڵام ئەو وای دەزانی وەکو عادەت هەموو شتێک جێی شکە، بۆ نموونە هیچ ڕوون نییە کە ئێمە بە خوێندنەوەی فەلسەفەی ئەفڵاتوون و ئەرستۆ توانای فەلسەفی خۆمان بەرینە سەر. ئەم کارە پێ دەچێ ناسینی ئێمە لە سەر مێژوو زیاد بکات بەڵام نەک لە سەر ناسینی ئێمە دەربارەی جیهان. بۆ دیکارت زۆر گرنگ بوو کە پێش لە دانانی بناغەی فەلسەفەی خۆی هەموو زانیارییەکانی پێشوو یا ئەو فیکرانەی کە دەیزانێت بێنێتە کەنار. بەو مانایە کە دەیویست هەموو دار و پەردووی گۆڕەپانەکە فڕێ بدات و ئەوسا خانووەکەی خۆی بنیات بنێت. زۆر سپاس کە یارمەتیت دام، دەیویست تەنیا کەرەستەی نوێ بۆ ئەم خانووە بەکار بێنێت و تاکوو دڵنیا بێ کە شێوازی ڕێکخراوەی فیکری ئەو بەرگە دەگرێت. بەڵام شکی دیکارت لە مەشغووڵتر بوو، وتی ناتوانین بڕوا بە هەستەکانمان بکەین و لەوانەیە هەستەکانمان فریومان بدەن.